وەکو هاوڵاتێک شیکردنەوە ئەکەم لەسەر بابەتەکان لەسەر ڕووداوانی کە لە کوردستانی هەیە هەرچەندە ئیسفادەشی نییە سراحەت ئەو بابەتانی کەم سپاساکەم بەڵام هەر لۆی باشترە کە هەر هەمومان بێدەنگی لەسەر کێشەکە ئێمە دوو زۆرە پارەمانەیە پارێکی نوێ پارەی کۆن چینیش کەمان هەیە چینی جامڕەش پێرن کە چینێکە لە لە ناکاوە لاانێ دگمەچ نغمەێکی زۆ زۆ کەمیتێن بە میرات مابیتەوە دەوڵەمەند بیتن بەڵام زۆری هەرە زۆری لە ڕێگای سیاسیەوە لە ڕێگای لە ڕێگای سیستمی ئۆلیگارکی و هاتوو سە حکوم پارەی پەیدا کردووە بەڵام هەرگیز ئەو پارەیە ناستە قالبی پارەی نوێ ئمگە تەماشە بکەنی بە ناو ناو باسەکە دەێ ئەوەندە ئەوەندە کەسەمانەیە تری ملیار دێرن ئەوەندە کەسەمانەیە میلیۆن نێرە بەڵام ئایا ئەو پارەیە وەکووا بووناسە قسە ناکەمە وەکو کەسێک هاوڵاتی کە لە کوردستان ڕۆڵم هەیە ئایا ئەو پارەیە تا چەند لە پێگەی ئاوادانی لە پێگەی زیادبوون و مامەڵەکردندایە لە دەستی نوخبەی تاکە لە کوردستان لە عێراق ئەو پارەی بە هیچ شێوەیەک ناسە قالبی پارەی نوێوە بەکار نایێت زۆربەی هەرە زۆری ئەو کەسانی کە ئەو زۆرە پارەیان هەیە یان ئەوە تا بەگەر حزبێکەکەون یانەوە تا کۆمپانیەک دانیان ئەوە تا تەچێک دانێ یان دیوەخانی یان هەشتی دانێ بەس بۆ ئەوەی نە مەترسی پارەکەی لەدەست لەدەستم دەرنەسیتر پارەکەش تەنها لە بۆ نهۆبەیە کە بەکاردێتن و سەقفێکی زەمەنی پێ لێدەتن کە تاسەن لەگە دەسەڵات هەر دەسەڵات بێتە سەر حکوم لەگەری دەڕاتن بۆی بەردەوام بین پارەکە بمینێتن و بەرهێنانی شتیان نیە پارێ لە بۆی مەزمع کەسێک و لە بۆ مەزمع خێزانێکە خێزانەکە هەموو کویان کرد لاوان ناکەتە دوستان نافەر پارێکی مردووە ئەنی مرۆڤ کەسی ناتوانێت سوتی لێ بینیت بەکاری بۆیە کاتێک کە مەترسی گەیشتە سەو کەسانە ناسان پەنا بەنە بۆ شتانە ئەو زۆرە ئەو زۆرە ئەو زۆرە ڕفتاران دروستکەن ئەو زۆرە کەسایەتی دروستکەن کە ئێستا وەکو وەکو لە سوشل لە تەماشاکەن ویددیو تەستورەکرێت وەکو شێوەی بەتریقە لە ڕێگا ئەڕاتن کۆمەڵە کەس لە دوایەتی و وەستاری جامڕدا دەبەزیتن و یان یاری بە شعوری تاکەکانەکە لە ڕێگەی پارەوە تەوانە ئەو پارەی بەیز نەوەک ناستە قاوی پارەی نوێ پارەی کۆنی پێڵێ و ناستە قاوی دەورەمەدیشە دەستە قال وێزانین چۆن ئەها با من منشی بچوک بینەوە مناڵمان بینیوە مناڵ کاتێک کە بەردام داوە شتەکە ئەم زۆرە کەسانە وەکو مناڵوانە ئەم زۆرە دەوڵەمەدانە دەوڵەمەندیش نینە وەکو مناڵ وانە دایم حەزیان لە ئارەزوەکانیانە خانەکانیان بەرزکەنەوە دیوارە خانیان بەرزکەنەوە سارە جوان بکڕێن بەبستی من لێکوانە ئەوە نییە کە من بازەکەم برم وەڵی ئەمە کەسێکی گەمژەیە حەزی لێ بەش نا گەر هەموو دنیام دنیا من بش بۆ فۆڕ ناتوانم بژی کە پارە خودی پارە ئەزانی چییە پارە مزداقێتێکە لە نێوان گرێبەستێکی وەهمێ لە نێوان کڕیار و فرۆشیار پارە پیداویستی پڕکردنەوەی ڕۆژانەیە کاتێک کە من دینارێکە دەمە تۆ دلارێکە دەمە تۆ تو ئەبێ ئەو دۆلاری بکیە 100 دلار بۆ ئەوەی پێداویستی ڕژانی خەڵک زیاتر پڕکەوە لە ڕێگەی کوالتی باش تێتوێکی کەم نرخێکی ستاندار کە بتوانێت خێزانی بەردەوام پێ بدات هیچ زینارێک ئیتۆ نییە ئی خەڵکە خەڵک پێ دەدات تۆ بازرگانی پێکەی کۆمەلگا پێ بژێنەوە ئەمە پارێک کۆن لە کوردستان بە معادلی کە سێزە ساعت پارێک پارێک و نووسێ سێزە ساعت ئەگە ئیش بکە لێکوانە هەر ساعت ساعت پارە ئیشکردە باقی معادل نووسێ پارە پارەی نوێمانەیە پارەی نوێ چیە کەسێک کە دێ سیستەمی زیرەک دەستکردی زیرەک دروست دەکە ئەی ئای پێڵێن یان سیستەمی کۆدینگە لە ڕێگای ئەو سەمۆدی پرۆگرامێک دروستەکە یان پلتفۆرمە دروستەکەیان بازارێکی ئۆنلاین دروستەکەن دەیلنا ئەو بازارنا ئەو پارەیە وە بەرهێنانەکەن وەبەرهێنانەکە بۆ نمونە وەکو تیکتۆک وەکو سۆ وەکو فەیسبوکە وەکو ئینستاگرام وەکو ئیبێ وەکو ئەمازۆنە وەکو ویکیپیدیایە یعنی ئەوانە هەمووی پارەی نوێە تۆ وەکو کەسایەتێکە مەسن تویتەر تویتەر تویتەر کەسێک دایناوە ئێستا فرۆشراوە یعنی تەماشاکە لە ناکاو ئەو ئاسا بەر دەبیتەوە خێزانی دەورەمە زۆر زۆر زۆرەبیت بۆ کارەکەی بۆیە پارەی نوێ بەرداوام ئیشەکە بیسا سادیشەکە هەر وڵاتێک هەر وڵاتێک هەر پای تەختێک پارەی نوێ بیسا ساریش کرد ئەو وڵاتە بە معدلی مەتری زەوی لێن دەر سەروی سهزار دلارە پیشسازی تەیە یاسای بە بەرهێنای تدایە سیستەمەشی ساسی تەندروستی دایە مافی کۆپی ڕایتی تدایە بەڵام لە پارەی کۆن نە کەسێکی زایلی مۆدرێنە جیفانی پڕ دۆلارە سیارێکی جوانی هەیە بە دوای کەتیە پێشتر پێیانە گوت چەلە ئێستا نا ئێستا ئێستا بوویتە کارمەند یا ئێستا بوویتە لایەنگر یان ئێستا بوویتە هەر ناوشکی بێنێ لە پارێ کون ئاوای بەڵام لە پارێ نێوە نیە لە پارێ نیە هەم کەسێک وەکو بازنەی بازنەی سوقراتەوە هەم پێکەوە ئیشەکەن چی قوتی زیاتر بێت چی زیرەکتر ئەتوانی زیاتر پارە لە ناو پارێ دەبینیتەوە بۆێ لە کوردستان ئەنی ئەو چەمکە زۆر زۆر باوە فرانکە زۆر دەورەمەندە کەکە دەورەمەند نییە